هەزار و هەشت سەد و بیست و دوو ی زەینی هەتا هەزار و هەشت سەد و هەشتا و چوار ی زەینی. گریگۆری مەندڵ لەم ڕۆژانەدا کە ناسراوە بەو پیاوە مەزنەی قانوونە بنەڕەتییەکانی زگماکزانی دۆزییەوە، ژیانی بە تەرسایی بردووەتە سەر. ئەو زانستگەرییانەی کە بە ئەنجامی هێنا لەو ڕشتەیەدا زۆر گرینگ بوو، کەچی ئەوەندەیش بایەخیان نەبوو لە کۆڕی زانستاندا، چونکە سەریان لەو بنەڕەتییانە دەرنەدەکرد. مەندڵ ساڵی هەزار و هەشت سەد و بیست و دوو ی زەینی لەدایکبووە لە شاری هایزندۆرف کە ئەو دەمە سەر بە ئیمپراتۆریەتی نەمسا بوو. لە ساڵی هەزار و هەشت سەد و چل و سێ ی زەینیدا خۆی گەیاندە دیرێکی نەمسایی لە شاری برۆن. لە ساڵی هەزار و هەشت سەد و چل و حەوت ی زەینیدا ناوی تەرسەیی پێدا بڕا. لە ساڵی هەزار و هەشت سەد و پەنجا ی زایینیدا چووە تاقیکردنەوە بۆ ئەوەی ببێتە مامۆستا بەڵام تیایدا شکستی هێنا لەبەر ئەوەی کە پلەی نزمی وەرگرتبوو لە دوو ڕشتەی، بایۆلۆجیا و جیۆلۆجیادا. لەگەڵ ئەوەیشدا لێپرسراوی دێرەکە ناردیە زانکۆی ڤیەننا و وانەکانی بیرکاری و زانستەکانی پێ خوێند. بەمەیشەوە هەر نەیتوانی بڕوانامەی مامۆستایەتی دەستکەوێت. هەرچۆنێک بێ لە ساڵانی هەزار و هەشت سەد و پەنجا و چوار ی زایینیدا هەتا هەزار و هەشت سەد و شەست و هەشت ی زایینیدا دانرا بە جێگری مامۆستای زانستە سروشتیەکان لە خوێندنگای بڕۆنی نوێ. سەرەتای کارەکانی لە ساڵی هەزار و هەشت سەد و پەنجا و شەش ی زایینیەوە دەستی پێکرد. لە پێشدا دەستی کرد بە چەند تاقیکاریەکی گرنگ لە ڕوەک پەروەردەکردندا. لە ساڵی هەزار و هەشت سەد و شەست و پێنج ی زەینیدا قانوونە ناوبانگەکانی زگماکی بە ئەنجام هێنا و بە نامەیەک پێشکەشی کۆمەڵەی مێژووی سروشتی کرد لە بڕۆن. لە ساڵی هەزار و هەشت سەد و شەست و شەش ی زەینیدا کارنامەکانی لە گۆڤاری کۆمەڵەکەدا بڵاو کردەوە. هەرچەندە ئەم گۆڤارە ئەوەندە برەوی نەبوو، بەڵام دەگەیشتە زۆربەی نامەخانە گشتییەکان. مەندڵ هەر کۆڵی نەدا، ڕۆنوسێکی لە کارنامەکانی نارد بۆ زانای زگماکزانی بە ناوبانگ کارل نیگلی. هەرچەندە ئەمیش ئەنجامەکانی ڕەچاو کرد، بەڵام سەری لێ دەرنەدەکرد و نەیدەتوانی گرنگی ئەو دۆزینەوە مەزنەی مەندڵ بسەنگێنێت. کارنامەکانی لە نێو کۆمەڵگەی زانستیشدا پشتگوێ خرا، ئیتر هەروا بۆ نزیکەی سی ساڵ بە بێ بایەخ مایەوە. لە ساڵی هەزار و هەشت سەد و شەست و هەشت ی زایینیدا بە سەرۆکی دێری تەرسایی دامەزرا. ئیتر لەو کاتەوە لەبەر کار و ئەرکە ئایینییەکانی دەرفەتی ئەوەی نەبوو خۆیشی نەدەپەرژایە سەر ئەوەی کە ئاوڕێک بداتەوە لە تاقیکردنەوە زانستەکانی. لە پاش ساڵی هەزار و نۆ سەد ی زەینیدا سێ زانا لە یەک کاتدا دەرکەوتن و ئەوانەیان دۆزییەوە کە پێشتر مەندڵ خستبوویە ڕوو. بەڵام کاتێک کارنامەکانی مەندڵیان خوێندەوە دانیان بەوە دانا کە ئافەرین و فرایستەی ئەو کارە مەزنە دەگەڕێتەوە بۆ بلیمەتی مەندڵ و هەر ئەویش بە خاوەنی ئەو دۆزینەوەیە دادەنرێ. ڕاستییەکانی بیردۆزەی مەندڵ دەربارەی زگماکزانی لەوەدا دەردەکەوێ کە گشت زیندەوەرێک، یەکە سەرەکییەکانی تێدایە پێی دەوترێ جینەکان. بە هۆی ئەم جینانەوە ڕەوشتە زگماگییەکان لە نێر و مێوە دەگوێزرێتەوە بۆ نەوە. ئەو ڕووەکانی کە مندڵ لێی دەکۆڵینەوە هەر یەکێک لە پەسنە تایبەتییەکانی وەک ڕەنگی تۆ و شێوەی گەڵا بوو دوان لەم جینانە دەبنە هۆی پەیدا بوونیان. هەر جینێک لە نێر و هەر جینێک لە مێ دەبنە هۆی پەیدا بوونی دیاردەیەک. مندڵ سەیری کرد گەر ئەم دوو جینە یەک ڕووخسار نەبن ئەوە یەکێکیان بە سەر ئەوی تریاندا زاڵ دەبێت و دەردەکەوێت. مندڵ پەی بەوە برد کە هەر خانەیەکی زەهایی، ئیتر چ تۆی نێر بێت یان گەرای مێینە بێت، وەک لە مرۆڤدا، تەنها یەک جینی تیادا دەبێ کە بە ڕێکەوت دەگوێزرێتەوە لە پێشینانەوە بۆ پاشینان. بە هەرچۆن بێت قانوونەکانی مەندڵ بە چەند ڕاستکردنەوەیەکی کەم بوونە دەروازەیەک بۆ زانستی زگماکزانیی نوێ.